بە پشتیوانی خوای پەروەردگار دەستەکەین بە زنجیرە دەرسێک بە ناوی دیدی نادینی کە مەبەستمان لە فکری عالمانیەتە کە بە پشتیوانی خوای پەروەردگار زنجیرە دەرسێک لەسەر بابەتی عەلمانیت باسەکەین ئینشاءله لە سەرتاوە وەکو شتێکی ئەکادیمی پێناسەیەکی خۆی بە مختەسەری باسەکەم پاشان ان شاء اللە لە زنجیرەکانی داهاتووە زیاتر شەرحێکی تەفسیلی ئەدەینێ لە باسکردنەکانی تر بە پشتیوانی خی پەرودگار هەڵبەتە دیارە کە چەند ئاڵلقەیەکی بەردەوام ئەخایەنێ بە پشتیوانی خوا بۆچی فکری علەمانەتمان هەڵبژاردۆ کە باسی لێوە بکەین ئەوانەی تەمەنیان لە پنج بەرەو ژوورە ڕەنگە بیریان بێ کە لە سەردەمانێک لە سەتای ساڵانی شەستەکانە لە کۆتایی پەنجاکان و سەرەتای شەستەکانا کە کۆمۆنیستی باوی بوو کۆمۆنیستی لە ئەوجی قووەتیا بوو هەموو خەڵک هاوارە کرد عاشە زەعیم عبدکەریم عبدکەریم قاسم تەنها زەعیمێ بوو کە خەڵک شەو ڕۆژ ناوێ هێنا ئەو سەردەمە ئەوەی کۆمونیست نەبووە بە کورت حساب نەبوو زۆر ناموسەقف بوو کوڕی خەڵوس فرۆش بوو بە کابراایکی ئاشەوان حسابە کرا کە ئاگای لەم هەموو ململانێ گەورانە نییە کە لە گەردوونا ڕووەدەن ساڵان هاتن و چوون و ساڵی حەفتا هاتە پێشە پارتی باڵی کێشا بەسەر هەموو کوردستانە و زەعیمی هەرە گەورە مەلا مستەفا بوو ئەوی ڕسمی مەلا مستەفای بە بەربەرۆکەوە نەبوو هەر کورد نەبوو ئەو کەسەی کە پارتی نەبوو یا ئاوازی بۆ شۆڕش نەئەوت بۆی نەئەچڕی ئەوە حەتمەن یا جەلالییەکی کۆنە جاش بووە یا ئەو کۆمۆنیستانە بوون کە سەر بە ئومەمیەت بوون و ڕقیان لە پارتیە یان ڕقیان لە نەتەوایەتی کورددا یان نایەنەوە کورد بگا بە نەتەوەکەیان ئەو زمانەش باو باوی پارتی بوو ساڵان ڕۆشتن و هاتن و هەشتاوسێ هاتە پێشەوە زەمان زمانی کۆمەڵی ڕەنجدەران بوو باس باسی مارکسیزم بوو لەگەڵ چینایەتی و تێکەڵبوونی لەگەڵ نەتەوایەتی ئەو کەسەی کە فکرێکی مارکسیانەی نەبوایە یان دیمەنێکی فکری مارکسیانە و سیمایەکی پێوە دەرنەکەوتایە هەر بە مسەقف حساب نەبوو با دکتۆراشی هەبواە هەر پێیانەوە دەمە لە باوەشی سرمایهداریا گەورە بووە ساڵان هاتن و چوون و نەمردین و ئەمەشمان بینی ئێستا زەمان زمانی عولەمەیە و ئەوەی لەگەڵ پرۆژەی ئەمریکایە بەشداری ناکە نەک خەڵوزفرۆشە متەتەڕیفێکی نائینسانی دژ بە مرۆڤایەتی دژ بە ئاشتی لەگەڵ ئوسامە بن لادن حەزیان لێیە کە هەر لە ئەشکەوتا بژین دژی کارەبان دژی دەرمانن دژی پێشکەوتنن دژی هەموو شتێکی ترن ئەمڕۆ لەم سەردەمی عولەمەیە لەم سەردەمی جیهانگیریە لەم گلۆبالزیشن کە ئێستا جیهان هەمووی بووە بە گوندێکی بچووک بەهۆی ئەم تەکنۆلۆژایەوە پەیوەندی نێوان خەڵکی هەمووی ئاسان بووە ئاڵوگۆڕکردنی زانیاریەکان ئاسان بووە ڕۆشنبیری خەڵکی زیادی کردووە بەڵام لە هەمان کاتە هێرشێکی زۆر گەورە و مۆنجێکی زۆر گەورەی علەمانەت و فکری هانتنگتن و فۆکۆیاما لەگەڵ هێرشە عسکەریەکانی ڕامسفیلد و بەرنمەی جۆرج بۆش و قسە زلزلەکانی لەسەر دیموکراسیەت کە ئینێرە بۆ شەرقل ئەوسەتل کەبیر بەجارم مۆنجێکی وای دروست کردو ئێمەشی غەرق کردو کوردستانی ئێمەش کە ماشەڵا زۆر بە ئاسانی ئەکەونە هەلەکە سەما و هەر یەکێک ئاوازێ بڵێ هەریەک لە عاستی خۆیەوە لە کەعبەش بێ دەست ڕەزەردەکەی دەرهێنێ و سەرچۆپیە کێشێ کوردیش زۆر ئاسان ئەکەوێتە سەرچۆپی کێشان بۆ ئەم دەهۆڵەی لە دوورەوە دەنگی خۆشە ئەولەمە ئەمڕۆ دینی کووردە ئەولەمە ئەمڕۆ بەرنامەی سیاسیە فکری بەرفراوانی پارتی وێچێتیە ڕێبازی نوێیە، عەولەمە ئەمڕۆ دیدێکی گەردوونییە، ئەوی لەیلا ئەدا لە تاریکستانیا ئەژی، ئەوی باوەڕی پێناکا پێویستە بهاڕرێ، چونکە ئەمڕۆ وەحید القەڕن، جا حەیوانێکی ئەفریقی هەیە پێڵێن وەحید القەڕن، یەک شاخی هەیە، یەک قۆچی هەیە لە ناوچەوانیەوە هەیە، جا ئێستا ئەمریکا وا بۆمان بووە بە وەحید القەڕن، هەر کەسێ لە بەردەمیان ڕاوەستێ بێ خۆی حازر کا قۆچێ لە ورگیدا و هەڵیدڕێ. ئێمەش بەم بێدەسەڵاتیەی خۆمان و خۆمان ڕاگرتۆ بەرامبەر بەم قۆچەی ئەمریکا و ئەڵین چۆن قۆچە هاوێ بابی هاوێ ئاخۆ بزانین قۆچی ئەوەشکێ یا ئەم ئیسلامەی ئێمە تێگەشکێ ئەم ئیسلامەی ئێمە تەجروبەی زۆری بینیوە قۆچی لەوە قایمتریشی بینیوە هی باپیرانی جۆرج بۆش وەختێ سەلیبەکان هاتن و نەوەت و هەشت دانە ساڵی ڕەبە قودسیان کردە پای تەختی خۆیان بەڵام دوایی باپیرە سەلاحەدینی خۆمان سواری باخیرەی کردنەوەتی فەرم و بڕۆنەوە وەک چۆن هاتوون بگەڕێنەوە پیاوەتی ئیسلامەتیەکەش لە سەرباری هەموویەوە بێ تەتەر و مەغۆل کە دوو ملیۆن ئینسانیان زیاتر کوشتبوو بە هێرشێکیان بە دوای قەرسیلی ئەسپەکانیانە هاتن و هەتا گەیشتنە ئەم وڵاتی ئیسلامە بەڵام لە بەغدایە چۆکیان شکا و پاشان ئیسلامەتیان قوبول کرد و گەڕانەوە بۆ هندستان و لەوێ 600 و قسوور ساڵ وڵاتی مەغۆلی مسلمانیان دروست کرد دەوڵەتێکی گەورە کە شار شارستانێتی ئیسلامیان لەو ناوچانەیە بڵاو کردەوە ئەمڕۆ زەمان زمانی عولەمەیە ئەوەی قسە لەسەر دیموکراسی و مافی مرۆڤ ناکە لەسەر مافی چارە نووس ناکە ئینسانێکی زۆر جێ لە ناموسەقەفە ئەمڕۆ ئیتر زمانەکە وای لێ هاتوو بەڵام ئێمە لەم پیرێتی زمانەیە بۆ خۆمان خەڵکێک وەکو کوڕی دایناسۆر کە دێنە پێش چاوی سەیرمان ئەکات و ئا ئەم نوسخە دوورانەی کە لە تاریخەوە هاتوونەتەوە پێشەوە باس لە چیەکەن ئێمە هاتوینەتەوە باس هەر لە ئیسلامەکەمانەکەین و ئەژڵین قۆچی ئەم عولەمەیەش بە حەول و قوتی خوا لەسەر تاوێرە بەردی ئەم ئیسلامە تێگەشکێ و کاسە بن و تاسە بن و دوایی مەجبور خۆشیانە گەڕێنەوە وڵاتی خۆیان بە حەول و قوتی خوا عولەمە کە خەڵکێک دینی عەلەمانیەتێکە وەری گرتووە عەلەمانیەت کە خەڵکێک بە عیلمانیەت ناویە بە زاراوەیەکە لە فکر و سیاستی ئەمڕا زۆر بەکاردێ هەڵبەتە لە مەرحەلەی ئیسعمارە ئیسعمار کە هاتنە وڵاتانی ئێمە و دو قسوور ساڵ حکمی هەموو وڵاتانی ئیسلامیان کرد ئوممەتەکەمانیان پەرتەوازە کردو دەوڵەتانی زۆریان دروست کردو ئەوەی کە دەوارنشینێکی حوشترەوان بوو هێنایان کردیان بە وڵات و لە پێناوی مەسالیحی خۆیانە بۆ ئەوی بیپارێزە کورسیەکیان بۆ دانا و حرەسیان بۆ دانا تاکو ئەویش ئەمان کورسیەکە ئەپارێزن و ئەوانیش بە کورسیەکە نەوتەکە ئەپارێزن و بەرژەوەندی ئیسعمارە پارێزرێ بەم شێوەیە لە ضمنی ئەو شەڕە فکریەی کە هاتە سەر وڵاتانی ئیسلام شەڕی زاراوەیە یەکێک لەو زاراوانی کە لەو کاتەشەوە هاتبووە پێشێ بەڵام کەمتر چونکە فکرێک بوو پەیوەست بە ئیسعمارەوە بوو ئەمڕۆ پەیوەست بە غەزوێکی فکریەوە هەیە کە بریتە لە ئەلمانیت ئەم زاراوەش یەکێکە لە بەرەی شەڕ بۆیە پێویستە هەرباسی لێوە بکەینەوە ڕاستە ئێمە لە دیدی ئەهلی ئیسلامە خەڵک تێڕوانینی جیاوازە بەرامبەر بە ئەلمانیت هەموو یە کاتەوە یەک تورەکەەوە پێی وایە هەمووی لە یەک سەنگەرەوە تفەنگە نێ بە ئیسلامە خۆی لە ڕاستی شاوایە چونکە ئەوانەی کە عەلەمانین هەیانە وەکو یەکێتی بە تەور ئیسلامە بڕێتەوە بەڵام هەیانە وەکو پارتی بە مووسەی بڕێتەوە ئەوەی تەورەکە ئەوە شێنێ لەگەڵ هەموو دەمەتەورێکە پارچەیەک لێ بێتەوە خەڵک لاکە بەلایە و گوێی لە سەداکە ئەبێ و نرکەی کابراشی گوێ لێ کە چەکوش لە ئیسلامەدا تەور لە ئیسلامەدا بەڵام ئەوی تریان هەر ئیسلامە بڕێتەوە بەڵام بە مووس بە گوێزان بە نەفەسێکی درێژ چاوەڕوانی ئەوە ناکە هیچ کاردانەوەیکی وا بەو شێوێ بەرامبەری دروست ببێ بەڵام ڕاستە لە دیدی ئیسلامیەکان و بە شێوەیەکی گشتی هەر کە چۆنەڵی کۆمۆنیستی چەپی سوسیالیستی خەڵک یەکسەر ئینسانێکی ملحیدی دێتە پێشچاو کە ئینکاری وجودی خواکە ڕەفزی دینەکانەکاتەوە هەروکو مارکس پێی وایە کە دین تریاکی گەلانە ئێمەش ئێستا لە زۆر شتی ئەم ئەلمانیەتە هەڵە بەزینەوە بە تاکیت بەڵام ناشمانوێ زوڵم نە لە علمانەتە نە لە علمانەتەکە ناشمانوێ زوڵم نە لە علەمانەتەکە بکەین و نە لە خەڵکەکەشی بکەین دیسان ئەمانوێ شوێنکەوتەکانی خۆشمان برایانی خۆمان خەڵکانی خۆمان ئەهلی ئیسلامی خۆشمان بە دیدێکی بەرفراوانەوە بڕوان نە ئەم بیر و تەسەورەی کە هاتووەتە وڵاتانی ئیسلامەوە هەروەکو چۆن لە زمانی خۆیان فەلسەفەی ئیغریق و ڕومان لە زەمانی مەئمونی کوڕی هارونە ڕەشیدا تەرجومە کراو هاتە وڵاتی ئیسلامەوە بەڵام عولەمایانی ئیسلام ئیحتیوایان کرد لە خۆیان گرت و جارێکی کە ڕەدیان لێدایەوە هەر بە زمانی خۆی و بە زاراوەی خۆی بەرهەڵستیان کردەوە ئێمەش بە هەمان شێوە نە لێیە ترسین نە خەمیشمانە زاڵ بێ بەسەر ئیسلامەکەمانە چونکە لەوە گومانمان نییە کە ئیسلامەکەمان ئینشاءله گرەو لەسەر دەستی خۆمانە باتەوە ئینشاڵە گە لەسەر دەستی خۆشمان نەوێ لەسەر دەستی نەوەکانی داهاتوو ئەی باتەوە هەروەکو ئەو فکرانەی تر و ئەو کێبڕکیانەی پێشووی لە تاریخە بردۆتەوە وشەی ئەلمانی کە بە عین ئەوترێ ئەلمانی ئەبێ بگەڕێنەوە سەر ئەوی کە وەکو زاراوەیەک لە چۆ هاتووە ئەم ئەلمانیەتە هیچ پەیوەندیەکی لەگەڵ علمانیە کە پێوترێ ساینس یعنی علم ئەمە لە ئەسڵا لە وشەیەکی ئینگلیزی کە پێوترێ سیکولار ئێستاش زۆر جار لە کوردی هەرە نووسن سیکولار سیکولاریزم سیکولاریست چونکە یزمەکە مقابلی یای نەسەبی عربی وەکو ئەڵێن ئەشیۆعی ئەڵین کۆمۆنیزم ئەڵین کابرای کۆمۆنیست ئەڵین یعنی شیوعی ئەمەش بە هەمان شێوکەڵین سیکولار سیکولاریزم یان سیکولاریست کە بە هەمان شێوە لە فەڕەنسی شەهر وای پێ ئەوتریان فەڕەنسیەکان زۆر جار ئەژڵێن لایکی کە ئەوانەی لە شیمالی مەغریبن بە شێوەیەکی گشتی بە لایکی جاری وە لایکیزمیشی پێوترێک کە بەکاریێن ئێمە بەرامبەرەکەی دیدی نادینیمان داناوە چونکە مەبەستەکە لەوەیە کە ئەساس و دید و تێڕوانینێکە پێناسەی شتەکانە لە دیدێکی نادینیەوە جائیتر هەر جۆرە دیدێکی تری هەبێ کە لە ئەساسەوە لێیەوە هاتووە سەرهەڵدانی ئەم فیکرە ئەسڵ لەو ڕاجوێی و ناکۆکی و پشێویەی نێوانی دین و سکولاریزمەوە دین و بیری نوێوە کە لە ئەوروپایە دروست بوو لێوە هاتوو کەوابوو لە سەرتاوە بریتە لەوەی کە لە مەسیحەتە لە بەرەوەی ئەو هەموو چینایەتە هەیە ئەو هەموو پلە و مەنسەبە هەیە لە دینی مەسیحیەکانە لە سەرەتاوە لە ناو ئیسلاما وا نەهاتووە بۆیە ئەو کەسانی بە دیقەتیش تەماشای سکولاریزم بکەن دینی نادینی تەماشای دیدی نادینی بکرێت لە وڵاتی مسلمانان ئەبینی بە هیچ جۆرە قۆناغێکا نەهاتوەتە پێشێ بە وڵاتی ئێم هەروکو چۆن دیموکراسیەکەەوە ها نەهاتوە هەروکو چۆن قومیەتیش وەها نەهاتوە بەڵکو هەمووی وەکو فکرێکی هێنرا و هێنراوەتە وڵاتانی ئێمە و بە هێز و دەسەڵاتێکەوە بە قوەی عەسکەری بە ئینقلابێک یان بە دەسەڵاتداران چەسپێنراوە بەسەر خەڵکیە ئەم عەلەمانیەتەش هەر بە هەمان شێوەیە چونکە هیچ جۆرە گەشە و نەشونمایەکی بە پێی قۆناغەکانی گەشەکردنی بیرروهۆش لە وڵاتانی ئێمەیان نەکردووە ململانێشی لە سەرتاوە کە دروست بووە دەسەڵاتدارە و ململانێمان لەگەڵیا کردووە ئەسڵ ململانەکەمان لەگەڵ دەسەڵاتە زاڵمەکەیا بووە نەک لەسەر خودی فکرەکە فکرەکە ئەوەندە پێمان شتێکی گەورە نەوەک تاکو لی بترسی لە سەرەتایی دامەزراندنی ئەم فکرەیە لە ئەوجی قوەتی هێزی ئەلەمانیەکانە کاتێک کە شۆڕشی فەڕەنسی بوو بوو ساڵانێکی تولانی بوو بیرمەندان و خەڵکانێک دژی فکری دینی وەستا بوونەوە لە بیست و حەوت ی دەی هەزار و نۆ سەد و چل و شەش کە لە فەرەنسا دانیشتبوون بۆ نووسینەوەی دەستور و پەرلەمانی فەڕەنسی لەو ڕۆژەیە مناقەشەیەکی زۆری دەستوری خۆیە کرد کە لەوێدا بۆ یەکەم جار پێناسەیەکی وردەکاری عەلەمانیەتیان هێنایە پێشەوە کە بەم پێناسەیە وترا سکولاریزم یان لائیکیزم یانەوەی کە ئێمە پێڵین دیدی نادینی بریتە لەوەی کە دەوڵەت هەقی بەسەر لایەنی دینیەوە نییە ئەمان بەم شێوە تەسبیت کرد کەوابوو سکولاریزم بۆ خۆی فەلسفەیەک نییە هەتاوەکو مژدەیەکمان بداتێت چۆن دەوڵەت دروست دەکە شتێک نییە کە بەرامبەری هەموو لایەنێکی ئیسلامەکە بوەستێت و بەڵام مەبەستەکە لەویا بوو کە ئەو دەسەڵاتە دینیەی ساڵەهای ساڵ بوو لە ئەوروپای وجودی هەبوو خەڵکێکی زۆری چەوساندبەوە کێبڕکێی بوو لەگەڵ دەسەڵاتی پاشاکانا بۆ ڕووتانەوە و چەوسانەوەی خەڵکی لە پێناوی مانەوە و بەرفراوانکردنی ساحە و مەساحەی دەسەڵاتی خۆیان. لەو کاتەیا ئەم فیکرە دروست بوو و هاتە پێشەوە. پاشان بە هەموو ئەوروپایا بڵاو بۆوە کە بریتی بوو لەوەی ئەشێ هەموو ئینسانێک و ئیدارەی هەموو کۆمەڵگەیەکی مرۆڤایەتی بکرێ وەکو هەر شتێکی تر کە لە سروشتدا دیاردەی هەیە و وجودی هەیە، لەگەڵ ئینسانیشا وا ڕەفتار بکرێت بێ ئەوەی پەیوەست بکرێتەوە بە هیچ دینێکەوە یان ببەسترێتەوە بە هیچ کەهنووتێکەوە، دەسەڵاتی کەنیسە یان دەسەڵاتێکی فەلسەفەی دینی. لەم پێناسەیەوە ئەوەیان باس کرد وتیان، دیدی نادینی وا ئەڕوانێتە سەر، ئینسان و کۆمەڵگەکەی و چالاکی و ئیداری، فیکری، سیاسەتی، هەرچی شتێک کە چالاکی مرۆڤایەتییە، ئەم عەلمانیەتە وا ئەیڕوانێتێ کە وەکو هەر شتێکی تری دیاردەی گەردوونی وایە، وەک چۆن درەختێک گەشە و نەش و نما ئەکا و تۆوە چێنێ و زیاد ئەکا و بەرهەم ئەدا و بەو شێوەیە، ئینسانیش بە هەمان شێوە یەکێکە لە دیاردە گەردوونییەکان و ژیان لەبەرئەوە ناشێ پەیوەست بکرێتەوە بە هیچ بیروهۆشێکی دینی یان بە هیچ فەلسەفەیەکی دین یان بە هیچ خوایەکەوە بە تەواوی وردە وردە مەدرسەیەک دروست بوو کە بەرهەڵستی هەموو فیکر و بۆچوونێکی دینیەکە کە دوای پێیوترا هیومانتی هیومانتی یعنی ئێستاش تەمان لە وڵاتانە هەر بە هەمان شێوە ناوە برێ وەکو مەدرسەیەک هەرچەندە زۆر تەسیراتی لە ئێستا وەکو مەدرسەیەک هەیە چونکە خەڵک لە دوای بلۆکی دوای دروستبوونی کۆمۆنیست و بەهێزبوونی و ساڵی 1970 کە چووە سەر حوکم، سەرمایەدارەکان و نەجیبزادە کۆنەکان بایان دایەوە بەلای دین و بەلای کەنیسەیا بۆی لەگەڵ حیزبی دیموکراتی مەسیحیا کە دروستبوون ببن بە هاوسەنگەر دژی کۆمۆنیستی کە دژی هەردوو لایەن بوو بۆ ڕیشەکێشکردنی بورژوازیش و بە دەردی خۆیان ئەڵن کۆنەپەرستانی دینی هەوڵیانەدا ئەو کاتە وردە وردە هاتەوە پێشەوە بەڵام هیومانتی ئێستاش لە هەموو وڵاتەکانی ئەوروپایە بە شێوەیەکی گشتی کۆمەڵە خەڵکێکن کە باوەڕیان بە ئینسانیەتی ئینسان هەیە باوەڕیان بە مرۆڤایەتی خۆی هەیە بەوەی کە دیاردەیەکی گەردوونیە چ عیلاقەیەکی بەسەر هەبوونی خوا یان نەبوونیەوە نیە وە پێویستە پێویستیشە چالاکیەکانی بەو شێوەیە ئاڕاستە بکرێت باشان فکری چۆن دیموکراسی بەرامبەر بە فکری سیۆکراسی بوو، فیکری سیۆکراسی بریتی بوو لە حوکمی دینییەکان، واتە لە دید و تێڕوانینی پاپاکان و کەرادیلە و قەشەکانەوە، ئەوان چۆن ئەبینن کە دین پێویستە سیستمی وڵات ببا بەڕێوە، ئیدارەی وڵات ببا بەڕێوە، لە بەرامبەریها وەکو زانیمان دیموکراسی پەیا بوو لە مەدای ئەم سێ سەد چوار سەد ساڵەیا کە ئیعتیمادی کردەوە سەر کۆمەڵێک لە دید و تێڕوانینی فەیلەسوفە پێشووەکانی ئیغریق و ڕۆمان، هەروەها ئەوانەی لە سەردەمانی ڕێنسانسا دروست بوون و هاتنە پێشەوە، ئەوانەش بە درێژایی سێ سەد ساڵێک زیاتر توانیان ئەم دیموکراسیەی کە ئێستا فەراهەم هاتووە و دەستەبەر بووە بۆ ئەوروپا بیهێننە پێشەوە. کە بریتی بوو لەوەی دەسەڵات لە کەنیسە و پاشاکان بسەندرێتەوە بدرێتە دەست خەڵکی، بۆ ئەوەی خەڵک ڕزگاری بێ هەم لە دەسەڵاتی سیاسی پاشاکان کە فەرز بووە بەسەریانەوە و وایان لە خەڵک گەیاندبوو کە خوێنی شین بەوانا ئەڕوا بەڵام خەڵک خوێنی سوورە، هەروەها لە دەسەڵاتی پاپاش ڕزگاریان بێ کە پێیان وابوو پاپا بە ناوی خواوە قسە ئەکا سێبەری خوایە لەسەر ئەرزا. ئەمە یەکێ بوو لەوەی کە بەو شێوە بتوان خۆیان ڕزگار کەن لە سەری. یەکەمین دیاردەی عەلمانیەت ڕاستە لە 1946 وتمان بوو بە شتێکی دەستوری لە فەرەنسایە، بەڵام سەرەتای دەستپێکردنی تووڕەبوونی دەسەڵاتی پاپایی لە عەلمانیەت لەو فیکرەی کە بیەوێت دژی دەسەڵاتی دینی بوەستێتەوە ساڵی هەزار و حەفتا و پێنج بوو. ئێمە زانین لە ساڵی هەزار لە ساڵی سێ سەد و سی و پێنجی میلادی قوستنتین کە پاشای ڕۆمەکان بوو بوو بە مەسیحی. لە هەر سەبەبێک هەبێ کە ئێستا هی ئەوە نییە دانیشین تەفسیل باس لەوە بکەین بەڵام ئەو کە بوو بە مەسیحی مەسیحەکانی داڵدەدا بەو مەرجەی دەسەڵاتی دینی بۆ ئەوان بێت دەسەڵاتی دنیا بۆ ئەوان بێت کەوابوو هەر لەو ڕۆژەوە دین و دەوڵەت لە فکری غەربیا جوێن دین و دەوڵەت لە دینی مەسیحەتی غەربیشە لە یەکتر جیان ساڵی 1935 بوو بەڵام دوای 1940 ساڵ لە دەسەڵاتی کەنیسە و پاشاکان لە ساڵی هەزار و حەفتا و پێنج مەلیکی ئەڵمانیا هێنری چوارەم بڕیاریدا کە خۆی قەشەکانی ئەڵمانیا تەعین کە ئەمەش پاپای تووڕکرە و کاتە کابراەک و ناوی گریگۆریس بوو گریگۆریۆس بڕیاریدا کە هێنری چوارەم کە پاشای ئەڵمانیایە مادام بڕیاریداوە خۆی قەشەی وڵاتەکەی تەعین بکە مەحرومیەکە جا عقوبەی ئەو سەردەمانە برانی بەڕزم ئەوانە کەەوە تاریخی مەسیحەتیان خوێندویان تاریخی ئەم وڵاتە ئەوروپاییان خوێندوە شتێکی زۆر غەریبە یەکێک دوای حرمان حرمان خۆی عقوبەیەک بوو یعنی مەحروم بوونی ئەو کەسە یەکێک دوای حرمان ئەگەر تۆبەی بکردایە عقوبەکەی بۆی بگۆڕرایە ئەوە ئەبوو کە بە زیندوێتی بکوژرێ نەک بسووتێنرێ ئەجنا حکومەکەی هەر سووتاندن بوو بە زیندوی ئەسووتێنرا هێنری چوارەم کە ئەم بڕیارەی دابوو پاشاش بوو لە ئەڵمانیا، پاپا لە ڕۆماوە ڕقی لێی هەستا، بڕیاری دا کە یان ئەوەیە دێ داوای عەفو ئەکا یان تووشی حرمانی ئەکا. ورە ماوەیەکی زۆر کەمی برد، هێنری چوارەم مەجبوور بوو خۆی بڕوا بۆ ئیتالیا و بێتە حزووری پاپا و پەشیمان بێتەوە هەتاکوو حرمانەکەی لە سەر هەڵگرێ. ئەمە ساڵی هەزار و حەفتا و پێنج بوو. بەڵام دوای ئەوە کۆمەڵێک گۆڕانکاری تر ڕوویدا کۆمەڵێک بیرمەندی تر هاتنە پێشەوە لەوانە دانتی لە ئیتالیا کە مەشهورە بۆی چیرۆکێکی نووسی بە ناوی کۆمیدیای ئیلاهی خوێندومانە لە مەکتتەبیش زۆر کەس ڕەنگە هەر خوێندبێتیەوە کە بە شێوەی شعر گاڵتە ئەکا بە تەسەورە دینیەکان دەربارەی بەهەشت و دۆزەخ هەروەها محاسبە دوای ئەویش میکاڤلی کە لە ساڵی 1500 قسورایە ئەویش هاتە پێشەوە بەرنامەی دانا بۆ ئەو حاکمانەی کە حاکمی زەمەنیان پێوتر جا ئەوانە هەندێکش مستەڵحات هەیە لای ئێمە ڕەنگە قرس بێ لەسەر لە ئێوەش هەروە لای ئێوەش لەبەروی لە وڵاتی ئێمە یەکسەروان نەبووە کابرا وتویانە خەلیفەیە خەلیفەیانی سڵتەی دینی و دنیاوی لە دەستا کۆبووەوە ئێستا ئەبو بەکری سدیق کە لە دوای پێغەمبەر عەلەیهی سڵاو سلام بووە بە خەلیفە هەم سڵتە دینیەکەی هەبووە هەم سڵتە دنیایەکەی هەبوو بەڵام لە مەسیحێتا وانە لە مەسیحێتا لە دوای 1935 قوستنتین هەروەکو خۆی مایەوە هەر ئیمبراتۆرە بەڵام قودسیەتێکی پێدرا کە حکومەکەی حکمێکی شەرعیە مادام ئەویش بالمقابل اعترافەکە بەوەی کە دەسەڵاتدارانی دینی دەسەڵاتێکی شەرعین و لەژێر سایی مناژین و پێکەوە ئەژین مبارەکبایی کردنەکەی دەسەڵاتی زەمەنی دەسەڵاتی سیاسی ئاوای پێوترە دەسەڵاتی زەمەنی دەسەڵاتی دینی یان دین و دنیا لەو سەردەمەشا میکابلی هات و دانتی هاتەوەی خۆی بڵاو کردەوە ئەجا لە دوای قەرنی ئەوان لە قەرنی حەفدەهەمە لە چرخی حەفدەهەما کۆمەڵێکی تری مفکر پیابوون لە وڵاتانی ئەوروپی هەر یەکێک لەوانە کارتێکردنی هەبوو، یەکێک لەوانە ناوی هۆبزە لە بەریتانیا بوو، یەکێکیکە ناوی سبینوزایە لە هۆڵەندا، یان دێکارت مەعروفە، مەشهورە، خاوەنی فەلسەفەی خۆیەتی پێوترێ فەلسەفەی ڕەفزی دیکارتی. ئەمانە بە شێوەیەکی گشتی داوایان کرد کە دەسەڵات بدرێ بە ئەقڵ بێنەوە سەر ئەو جا جۆن لۆک لە بەریتانیا هەروەها تابان ئەویش لە هەموو فەیلەسوفەکانی سەردەمی سەدەی حەڤدەهەم ڕۆشنتر و زەقتر داوای کرد کە دین لە دەسەڵات جیا بکرێتەوە بە ڕەسمی ئەمەش تەبان وای کردکەوە کە نیسە سەر لە نوداوای ئەعدامکردنی ئەویش بکە یان ئەوەیە کە مەحرومە بێ ئیتر خەڵکێک لەو سەردەمانەیە وای لە هادیان ئەعدامە کرایان ئەکوژرایان بە ناوی مستعارەوە ئەی نووسی و شتی بڵاوە کردەوە بەو شێوەیە کە یان لە وڵاتێکی ترە شتی بڵاوە کردەوە بۆ ئەوەی کارتێکردنێکیش دروست بکا لەسەر گۆڕانکاری بێ ئەوەی کەشف ببێت سەدەی هەشدا هەم کە هاتە پێشەوە خەباتی خەڵکی بۆ دەسەڵات پچڕین لە پاشاکان و لە دەسەڵاتی دینی زیاتر بوو بۆ ئازادکردنی ئەقلی خەڵکی زیاتر بوو چکە ئەو زانانەی کە لەگەڵ فکری کەنیسەیە یەکیان نەئەگرتەوە وەکو کۆپەرنی کۆسوگالی لەو ئەمانە ئەسووتێنران هەموو حکومەدران بەسەریانە لەبەرەوە حوکمێکی زۆر توند لەسەر ئەمانە تەطبیق بوو ئەمە لە وڵاتی ئیسلامە ڕووی نەداوە یەکیی وەکو ئیمامی ڕازی خاوەنی کیمیایە بەڵام خاوەنی تەفسیری ڕازیشە کەسی مجللەدە ئێستا چاپکراوە لەبەردەستی خەڵکە هەیە ڕازی هەم کیمیاگەر بوو هەم دکتۆر هەم لە هەمان کاتی شامفەسیری قورآان بوو هیچ جیاوازیەکی لە نێوان هیچ ناکۆچیەکی لە نێوانی ئەو علم و دینە نەبینیوە چونکە ئەوەی کە کەنیسە ئەیوت کەنیسە شتێکی پێ نەما بوو کە ڕاست لە خواوە هاتبێ بیگەێنێ بەو خەڵکە هەتاکو و ڕوبەڕووی ئەو هەموو ئیکتیشافە زانستیانە نەبێتەوە کە لەو سەردەمانەی 16 هەدەیە هەتا بیستیش هەر دروستە بوو بۆیە کۆمەڵی خەڵک لەم سەردەمەیە هاتنە پێشوە ئەمجا لە ڕووی فکرەوە هاتن گۆڕانکاریان لە ناو خەڵکا دروست کرد داوایان کرد دەرەبەگایەتەکە بڕوخێ ئەو دەسەڵاتە بڕخێ کە 400 ساڵە حکمی خەڵکیەکە هەروەها دەسەڵات لە کەنیسە بسێنرێتەوە ئیتر لە فەەنسا کۆمەڵێک شخصیاتی گەورەی و کومۆنسکی و فۆلتێر و جانجاگرۆسۆ و ئەمانە هاتنە پێش و کۆمەڵە کتێبیان نووسی وەکو عقدی اجتماعی گرێبەستی کۆمەڵایەتی جانجاگرۆسۆ کە ئەڵێ لە نێوانی دەسەڵات و خەڵکەکەیە گرێبەستێک هەیە ئەم گرێبەستە پێویستە خەڵکی لەلایەن ڕۆشن بێت کە لە کۆمەڵێک ئازادی خۆیان ئەبورن تەنازولیان کردووە داویانە بە دەسەڵاتێکی مرکزی کە سوڵتەیەکی مرکزی دروست بکە بۆ ئەوی مافەکان بەسەر یەکا وەکو یەک تەوزیع کاتەوە بۆی بتوانێت پاسەوانێتی لە هەمویان بکە ئەمنیەت دەستەبەرکە بۆ هەمولایەکیان وەکو ئەوەی کە ئێستا لە وڵاتی ئێمە بەداخەوە پارتی وێچێتی هەموو تەنازولێکیان بە ئێمە کردووە هەموو مافێکمان تەنازول کردووە دامانەتە دەستیان ناهێڵن لە دەرەوەش ئازادی بیرکەینەوە لێرەشەوە کابرا تەقریرێک لەسەر ئێمان نووسێتەوە بۆی کەس و کارمان لەوێ تووشی ناڕەحەتی بکەنەوە کەوابوو ئێمەش پێویستیمان بە شۆڕشێکی ترێ لە بەردەسەڵاتی ئەم دەرەبەگانە دیسان ڕزگار بین بارحاڵ لەو سەردەمەیە ئەنجا خەڵکانێکی تر هاتنە پێشەوە ڤۆلتێر کە یەکێکە لە بیرمەندانی گەورەی شۆڕشی فەڕەنسیش تەبان یەکێکە لە مەشهورەکان کە ئەڵێ حربی دینی هەر شەڕێک کە بە ناوی دینەوە ئەکرێ شتێکی ئەفسانەیە هەر ئەو ئەفسانەیەشە کە میلەتانی ئەوروپایدا بە قڕ بۆیە پێویستی پێویستە ئێمە پشتی لۆثەر بگرین دژی کاثۆلیکی لۆثەر مەبەستی مارتن لۆثەرە کە ساڵی 1517 لە لایبزیک لە ئەڵمانیاوە بەشارەتی خۆی، مژدەی خۆی دا بە دروستبوونی مەزهەبێکی تر کە ئێستا پێی وترە پرۆتستانتی و زیاد لە پێنج سەد ملیۆن ئینسان ئەتباعی هەیە و شوێنکەوتووی هەیە کە دژی کاثۆلیکە و ئەوان پاپایان نییە وەکو ئەوەی کە لە ڕۆما هەیە ئەم پاپا بەنەدکتی شازدەهەم کە ئێستا بە ناوی مەسیحیەکان و حوکمەکە پاش ئەوان مەرحەلەیەکی تر هاتە پێشەوە خەڵکانێکی تری ملحد وەکو فیۆرباخ و مارکس و ئەمانە هاتنە پێشەوە ئیتر زەقتر دژی دینەکە وەستان و ئەجا بەو شێوێ هەمویان ئەویان باس کرد کە ئینسان خۆی تەوەری هەبوونەکەی پێویستە هەموو شتەکان لە دەوری ئینسان بگەڕێنەوە لە ئینسانیشەوە هەموو شتێکی تر دەرچەیەکی فکری سیاسی خطابێکی سیاسی بەرنامە ڕێژی هەرچی شتێک کە هەیە خەتی مەشی گۆڕانکاریەکانیش لە ناو کۆمەلگە هەر لە ئینسانەکانەوە پێویستە ببێ بۆی دەسەڵاتی ئینسانەکان هەبێت کە بچنە سەر حکم تاوان لەگەڵ جیاوازی بیر و بۆچوونی ئەمانیش بەم شێوەیە ڕۆیشت و هەتا لە سەردەمی سەدەی بیستەمیشە هەمان مەوجە لە ئەوروپا هەر بەردەوام بوو تەمان ئێستاش هەر بەردەوامە بەڵام ئێستا فەرقێکی کرد لەبەرو لە سەدەی بیستەمە بەو شێوە ئیلحادیە هەر هاتە پێشەوە ئەوروپا ئەجا کەسانی تر هاتنە پێشەوە فەلسفەی تریان دامەزران وەکو فرۆید یان جامپۆل سارتەر یان عشیقەکەی کە ناوی سیمۆندی بۆ بوار بوو ئێستا نەماون تەبانەمان لەم قڕنان لەم فترانی هەمووی بیست ساڵێک ئەبێ نەماون ئیتر ئەمانەش دیسان مەوجەیەکی تری حلمانیتیان بە شێوەیەکی تر هێنایە پێش بەڵام لەبەرەوەی کۆمونیستەکان وەکو بزاڤێکی کۆمەڵکاری گەورە لە ئەوروپایە کە سەریان هەڵدا و لە ساڵی 1970 چوونە سەر حکوم بە سەرۆکایەتی لینین لە مۆسکۆ ئەم جارە خاوەن سەرمایەدارەکان یا بیردۆزە سەرمایە دیارەکان مەجبور بوون لەگەڵ دینە لە ئەوروپا هاوسەنگەر بن بۆی ئەمجارە دژایەتی کۆمۆنیستی بۆ بکەن کە مولحیدە بێ دینە باوەڕی بە وجودی خوا نیە کەنیسە ڕەفزەکاتەوە وە هەروەها جانیبی ڕوحی ڕەفزەکاتەوە ئەمجار ڕێگا درا بە دامەزراندنی حیزبی دیموکراتی مەسیحی وەکو لە ئەڵمانیا هەیە لە یۆنان هەیە لە ئیتالیا هەیە لە نەرویج هەیە لە ئیسپانیا هەیە وە هەروەها حیزبی دیموکراتی مەسیحی کە بەو شێوەیە لەم وڵاتە ئەوروپاییانە دروست بوون بۆ ئەوەی توێژی دیندارەکان کۆکاتەوە لەو کۆمەڵگەیە وزەیان بەگەڕخا لەگەڵ سەنگەری سەرمایەدارەکانا بتوانن بەرامبەر بە کۆمۆنیستێکە بجوڵێنەوە ئەگەر لەو سەردەمەیە کۆمۆنیستەکان بەو شێوێ دروست نەبوونایە یان نەچوونایەتە سەر حکم مەوجەی بێدینی مەوجەی ئلحاد و علمانیت ئەوروپای هەر هەموو بە شێوەیەکی وها ئەگرتەوە کە هیچ ئاسەوارێکی دین ڕەنگە نەمایە ئللا دەگمەن نەبێ بەڵام ئێستا ئەبینین حیزبی دیموکراتی مەسیحی هەیە و دێنەوە پێش لەو سەردەمانەیە تەبان کە دید و تێڕوانینەکان جیاواز بوو ئەمجا مەسیحەکان هاتنەوە پێش و ڕئیان لەسەر ئەلمانیتدا پاپەبیوسی یازدەهەم لە ساڵی 1924 لە پەیامێکی خۆیان نامەیەکی خۆیان برانی بەڕێزم بۆی بشزانن طبعاان لە کاثۆلیکیە ئەم کاثۆلیکانە طبعا ئەو ئێستا قیادەی 900 ملیۆن ئینسانەکە لەسەر ئەرزە ئەم ئینسانە کاثۆلیکەکان پێیان وایە کە قسەکانی وەکی خوایە لەبەرو هەرچی شتێکی وت غەڵەت ناکە و ئەگەر شتێکیشی وت لی پەشیمان نابێتەوە بۆیە ئێستا ئەو قسێش کە بە ئیسلامی وت بە پێغمبەری وت عليه سەڵات وسلام پاریان پێرار کە بە ئیسلامی وت مەسیحەکان ئامادە نەبوون لەوەی کە قوبولی کەن پەشیمان بێت ینی پێیان شتێکی زۆر سیر بوو کە بڵین وڵا بێ پەشیمان بێتۆ لێ چکانەوە بە ناوی خواوە قساک لە ساڵی 1924 پاپا ئەو کاتە وەکوتم پاپا بیوسی ناوبوو پاپا بیوسی یازدە هەم پەیامێکی نرد کە چۆن سڵحێک لەگەڵ ئەلمانیا تا بکرێ بۆی تەمان بێتە پێشە وردەوردە ڕێگا بدرێتەوە بە مەسیحەکەی خۆیان لە ساڵی 1950 کەرادیلە جەمعی کەڕدال ئەمانێک خۆیان کە ڕتبەیەکی تری مەسیحەتە یان هی قەشەیە ئەمانە هەمویان داوایان کرد کە ڕێی بە ئەلمانیەتی دەوڵەت بدرێت لە فەڕەنسایە هەر قەشەش بوون بۆیە ئێستا ئەوروپا بە تایبەتی ئەمریکاش محاولە ئەکا لە وڵاتی ئێمەی مسلمانە ئەم تەجروبانە نەقلکا بە وڵاتی ئێمە مەلای ئەلمانیمان بۆ دروست ببێت مەلایەک یا کۆمەڵە مەلایەک دروست ببن کە بڵێن ئەلمانیەتەکەمان پێ قوبووڵە ئەمەشەکەوێتە بەردەستی دەوڵەتان بۆیە ئێستا وەزارەتی ئەو قافی کوردستان بە سەرۆکایەتی محەممەدی شاکەلی ئێستا ئەوێت لەو کۆمەڵە مەلایانە بەرهەم بێنێ وەکو دەورەیەکیان کردەوە بۆ 1970 مەلا ئەلمانیەتی فێرکەن بۆ ئەوەی ئەم ئەلمانیەتەش لە وڵاتی ئێمە بچەسپێ چونکە لە ڕێگای کەسانێکی گاڵتەجاڕ کە بە گاڵتە بە دینەکە ئەکەن وەکو سەعید سەید تەنتاوی لە میسر یان ئەو مفتیە دوو لە ڕێوە حەقیرەی کە ئەڵێ جائیزە میزی پێغەمبەر صلی الله عليه وسلم بخورێتەوە آخر باشە حتا ئەگەر فەڕز ناوتمان بەڵێ باشەوە جائیزە بخورێتەوە بەس لە کوێی بێنین تاکو بیخۆینەوە ئەحمەق ئەمە ئەگەر یاریکردن نییە بە دین ئەگەر پێشێلکردنی پیرۆزەکانی دین نییە یا حەقیرێکی تر لەو حەقیرتر فتوا دا ئەڵێ ئافرەتێک کە مۆزەفەیە و کوڕێکی مۆزەفێش مۆزەفیش لە ژوورەکە لەگەڵیایەتی ئەشێ ژنەکە شیری بداتێ دەم بە ممکەوە بنێ ئەم شیرەکەی بمژێ بۆی ببێ بە کوڕی تاکو خەلوە لە ژوورەکە دروست نێت آخر ئەمە چ سەخافەتێکە چ گاڵتەکردنێکە بە دین ئەمانە ئەگەر بێت و ئێمە قەداسەتی ئەم دینە نەپارێزین ڕێسا و بنەماکانی ئەم دینە نەپارێزین بە خوێنی خۆمان ئەبێ بەم گاڵتەجاڕەی کە ئەم دین فرۆشانە لەبەر خاتری دەسەڵات و پارە و ئالیکی خۆیان هیچ بەسەر دینەکەەوە ناهێڵن بۆیە یەکێک لەوەی کە پێویستە لە ڕووی علەمانەتەکەشا بەو شێوە ئاقلانە علمیانە ئەکادیمیە فکریانە بە قووەتە بوەستینەوە پێویستە مناقەشەی هەموو نقطەیەکی لەسەر بکەین بە هەر حاڵ بینەوە سەر باسەکەمان دوایی لە ئیتالیا لە ساڵی هەزار و نۆ سەد و چل و حەوت دا بڕیار درا کە بۆ یەکەم جار عەلمانیەت ببێ بە سیستمی دەوڵەت ئینجا سەیری کەن برایانی بەڕێزم ئەوەی من باسێکەمە فەڕەنسایە ئەڵمانیای ئیتالیا ئەم وڵاتە گەورانن وڵاتانێکن بۆ نمونەوتم ئیتالیا ئێستا لە ساڵی 1940 وت لە ساڵی 1514 میکاڤلی داوای کردووەکە ئەو کاتە سیانزە ستات هەبوو یعنی سیانزە دەوڵەتۆکەی بچووک هەبوو داوای کرد عەلمانی بن 1514 ئێستا 1940 ئەو داوایە کرد ئەلمانیت ببێ بە شتێکی ڕسمی لە ئیتالی یعنی لانی کەم لانی کەم 400 دانە ساڵی ڕەبق یان 430 ساڵ بەسەر ئەلمانیا تا تێپەڕ بۆ لە ئیتالیا وەکو حرەکەتێکی گۆڕانکاری کۆمەڵگە فکر و فەلسفە و سیاست ئنجا لە ساڵی هەزار و نۆ سەد و چل و حەوت دا بڕیار درا کە عەلەمانیەت ببێ بە دینی ئەو میللەتە یەعنی ببێ بە سیمای سیستمی سیاسی ئیتالیا بەڵام ئەم گەندەڵانەی لە وڵاتی ئێمەن ئەم هیچ نەبووانە ئەم بودەڵانە کە خۆیان لە ڕاستی فکرە بودەڵن کەوازیان لە ئیسلام هێناوە لە هەموو شتێکا پوکاونەتەوە بوون بە ئیسفنجێک بیخیتە گۆلاوەوە هەر هەڵیەمژێ هەرچی کەسێ لە ڕویانە ڕابوەستێتەوە بۆ زیندانێک لەم زەمەنە کە محاربەی ئەهلی ئیسلام بەم شێوەیە کرد بەڵام لە ئیتالیا لە ساڵی 1940 تا بڕیاری لەسرد لە ساڵی 1976 لە ئیسپانیا حیزبی دیموکراتی مەسیحی دروست بوو 1976 کە ئەمەی تر کۆمەڵێک لەو ئەسقفەکانی ئیسپانیا قەشەکانی ئیسپانیا هەمووی پشتگیریان لێکردبوو چوبوون ناوێ بۆ ئەوەی کە وەکو حیزبێکی دیموکراتی مەسیحی بێتە پێش هەروەکو کەسە لە نەرویج لای ئێمە حیزبی دیموکراتی مەسیحی هە حیزبی گەلی مەسیحی هەیە هەرداوی حیزبی گەلێ طبعاان حیزبی گەلی مەسیحیان حیزبی دیموکراتی مەسیحی لە ئەڵمانیا ئەنگێلا مێرکل یان حیزبی دیموکراتی مەسیحی لە یۆنان یا حیزبی دیموکراتی مەسیحی لە ئیسپانیا لە ئیتالیا و هەروەها لە وڵاتانی تر کە هەیە دەوری پیاوانی دینی لە بەهێزکردنی عەلمانیەت یان لە زەعیفکردنی عەلمانیەت ئێمە ئەگەر بێنین باسی ئەمە بکەین کە لە ئیسلامە وابووە لە ئیسلامە ئەم شێوەیە نابینینەوە چۆن ئێمە لە باسی قومیە تا باسمان کردوتمان بزوتنەوەی قەومییەت لە وڵاتانی ئەوروپییە بریتی بوو لە فیکرەیەکی کۆمەڵایەتی بۆ گۆڕانکاری لە ناو کۆمەڵگەکەی خۆیانا، چونکە دەرەبەگەکان کە چوار سەد ساڵ حوکمیان ئەکرد، ئەم وڵاتانە لە دەسەڵاتی کاثۆلیکی ڕزگاریان بوو بۆ دروستکردنی سیانزە وڵاتی قەومی لە ئەوروپایە. ئەمە لە وڵاتی ئێمە بە حەرەکەتێکی سروشتی گەشە و نەشونمای خۆی نەکردووە، نەوەک فیکر نەوەکو دیدێکی فەلسەفی نەوەکو خیتابێکی سیاسی. لە ئیسلامە ئەم جۆرە شتانە نەبوو لە ئیسلامە لە سەرتاوە دین لە دەوڵەت گوێ نەبوو قورآن بۆ خۆی ئەحکامەکانی سیاسەتی زۆر تایە ئینجیل تایە نییە لە ئینجیلە ئێمە ناتوانین ئاەتێک لە ئینجیل بێنینەوە پەرگرافێک لە ئینجیل بێنینەوە بڵین ئەمە باسی حکومەکە بەڵام لە ئیسلامە ئەتوانین دەیان ئاەت بێنینەوە لەسەر حکم و سیمای حکم و شێوازی حکم بنەماکانی دیدی سیاسی ئیسلامی کە ماوەردی ڕەحمەتی خوای لە بە ساڵی 450 هیجری کۆچی دوایی کردووە و فەقیهێکی شافعیە بە ناوی ئەلحکام سوڵتانیە نووسیوێتی و پێش ئەویش ئیمامی ئەبوو یوسف کتێبی ئەلخەراجی نووسیوە کە باز لە دارایی دەوڵەتەکە و سامان چۆنێتی ئیدارەبردننی بەڕێوە هەر یەکێک لەمانە احتیما دەکاتەوە سەر کۆمەڵێک ئايات و ئەحادیث لە سیرەی پێغمبەر صلی الله عليه وسلم دەریێنێت دوای ئەو ئێمە ئەبینین ئەبوو بەکری سدیق عمری کوڕی خەتاب عثمانی کوڕی عفان علی کوڕی بیطالی ڕزای خوان لەبێ هەروەها معاویە ڕزای خوای لەبێ پاشان عبدلە مەلیکی کوڕی مەڕوان ئەوانی تریش کە دێن ڕاستە هەندێک گۆڕانکاری لە خودی سیستیمەکەیان لە فەقەرەیەکیا کراوە بەڵام یعنی کە ئەمەی ناوی ئەنین مەلەکی کە هاتۆتە پێش و گۆڕانکاریەکی تیاوە کە وەلی عهد بڕیاردراوە لە دوای معاوی کوڕەبی سوفیان کە یەزید بووە یان هەندێک کەس توانیوێتی کۆمەڵێ مەلا لە دەوروبەری خۆی کۆکاتەوە کە دەسەڵات ناوبنە سلتان ناوبنە سلتان اللهی فل ئەرد و حرەسە لەسەر سەرۆت و سامانی هەروەکوی تر تەمان کە کۆمەڵی خەلیفەشتوانیویانە ئەمانە ئیسیغلال بکەن بەڵام بە تەکیید علەمای ئیسلام بەرهەڵسیشیان کردوون بەرەو ڕویان وەستاونەتەوە هەروەکو کە ئەبینین حەجاجی کوڕی سوی ثقفی کە بریتی بوو لە گورز و گۆچان و چەقۆکەی عەبدولمەلیکی کوڕی مەروان بە ڕووی عولەماکانە، سی و دوو لەو زانایانەی سەربڕی و یەکێک لەوانە سەعیدی کوڕی جوبەیرە، یەکێک لەوانە ئیمامی شەعبییە کە سی و دوو ساڵ تەلەبەی ئیبن و عەباس بوو، ئەزانێ لە هەرچی شوێنەکا کە ئایەتەکان هاتوونەتە خوار و ئەحکامەکانی تر کە لێی وەرگیراوە چییە. یا یەکێکی وەکو ئیمام ئەحمەد بن حەنبەل ڕەحمەتی خوای لێ بکەوێت لە ڕووی مەئموونا وەستا تەنها لە یەک مەوزوعەکە کە پێیوترێت کێشەی خەلقی قورئان واتە دروستبوونی قورئان. لەبەرەوە سەیرەکەین لەم لە ئیسلامە ئەوەی کە لە ئەوروپا ئەی بینین بەو شێوەیە کە دروست بووە لە وڵاتی مسلمانانە بە هیچ شێوێک بەو شێوێ دروست نەبوو لە ئیسلامە خەلیفە هەبوو دیسان ڕیز و زەرا هەبوو کەیتر تا ئاخر لە قەپ پێی وتراوە سەدر لە عەزەم وەکو لە زمانی دەوڵەتی عوسمانە هەروەها پێنج کەسی ئیدارەکە بەن بەڕێوە کە پێیان ئەوترێ ئەنجومەنی تەنفیزی کە بریتین لە مەسعود بەرزانی، جەلال تاڵەبانی، تارق الهاشمی، عەبدولعەزیز الحەکیم هەروەها نوری المالیکی. لە شوێنێکی وەکو تورکیا کە بریتیە لە ڕیسی پەرلەمان، ڕیسی وزەرا، حکوومەت، ڕیسی جمهور، ڕیسی ئەرکانی جەیش و ڕیسی مخابرات. بەڵام لە ئیسلامە شەیخ الاسلامەکەشی ئەو کاتە ئیزافە ئەکرایە سەر کەوا مفتی ئەعزەمی وڵاتەکەیە. لە ئیسلامە ئەمانە پێکەوە هەمویان بەیەکەوە ئاهاتنە پێشەوە منسەجیمیش بوون لەگەڵ هەمویانە ئەو پێکچێشانەی لە ناوەوە ڕوویدا لە ناو ئەوروپایە بەرامبەر بەو هەموو چین و توێژەی بەو هەموو پلە و پلەکاریی ناوکەنیسە لە ئیسلاما نەبوو و ئێستاش نییە چکە ئێستا شەرک خۆمانەزانین جەنابەت ئەتوانی فتوایەک لە بنباز وەربگری فتوایەکی کە لە ئەلبانی وەربگری ئەلبانی و بن باز ڕەحمەتی خۆیان لێبێ هەردووکیان دوو مفتی گەورەی ئەهلی سونەت و جەماعەتن لەم سەر دەمەیە ئەتوانی لە هیچیان وەرنەگری لە مامۆستا عوزێر وەربگری لە سلێمانی لە مەلا عەبدڕەحمانی کۆڵ وەربگری لەوێ لە فلان مامۆستا وەربگری لە هەولێر یان لە دهۆک یان لە شوێنێکی تر یا بە تەلەفۆن لە مەلایەکی ترکە مطمئینی لە فق و فتواکەی لە ئێمە وەری بگری لەبەر ئەوانیش هەموو یان هیچیان طبقات نین بەپێی شارەزایی عیلمیان زیاتر دێنە پێش کە زیاتریش هاتنە پێشەوە ڕوتبیان بەرزتر نابێت و هەر مەلایەکی دوانزە عیلم و هەر عالمێکی گەورەی هەروکو زۆر جار ئەیڵێنەوە مەلا عبدڕحمانی کۆڵ لە سلەیمانی یەکێکە لە مەلا گەورەکانی شار بەڵام گەورەتر نییە وەکو ڕوتبە لە هیچ مەلایەکی تر بەڵام لەبەرەوەی فەقیهێکی گەورەترە شارەزاترە زیاتر پرسیاری لێکرێت لە ئیسلامە طبقاتی بەو شێوەیە کە لە کەنیسەیە هەبوو بەو شێوە دروست نەبوو طبقە لەسەر طبقەیە هیچیان ئەوانەی کە لە سەرووتر لە خۆیان کە هەڵەبژێرن لە ناو خۆیان یان تەعین ئەکرێ بە سەریانە دەسەڵاتیان لەسەر هیچ گۆڕانکاریەک نییە و ناشبێ لە قسەشی دەرچ لەبەرەوە ئەمە نقطەیەکی جەوهری و گەورەیەکە لە نێوانی ئێمە وەکو ئەهلی ئیسلام و لە نێوانی ئەوانە وەکو ئەهلی مەسیحیت کە لە نێوانە دروست بووە ئەم زەمینەی کە بوو بەوەی تۆوی عەلەمانەتی تیا بڕوێ گەشە بکە نەشونما بکە بێتە بەر ئەو خاک و ئاوە لە وڵاتی ئێمە ئەو کەش و بارودۆخە لە وڵاتی ئێمەیە دروست نابێ بۆیە ئەلمانیت لە وڵاتی ئێمە تەطبیقکردنەکەی بە شێوەیەکی سروشتی نەهاتۆتە پێش وەکو کە لە وڵاتانی ئەوروپی هەیە لە وڵاتانی ئەوروپی ئەوەی باوەڕی بەدین هەیە و ئەوی باوەڕی بەدین نییە ئەلمانێتەکە لای سیستمێکە یاسایەکی لێوە هەڵقوڵاوە هەموویان ئەپارێزێ وەکو یەک دەسەڵات دیاریەکە ماف و ئەرک دەسەڵاتەکە بۆ هەمووان ماف و ئەرک دیاریەکە هەمووشیان ئەپارێزێ هەمووشیان چوون یەکن بەرامبەر بە یاسا ئەم زاراوەیە لە وڵاتی ئەوروپیان بنەتیجەی ئەم ململانەیە گەشە و نەش و نمایەکی سروشتی کرد بەڵام لە وڵاتانی مسلمانانە ئەمەوانە بوون لەوێ بە پێی مەرج بوون بە پێی ڕووداو بوون بە پێی قۆناغی بیروهۆشی هاوڵاتیان بوو بە پێی دەسەڵاتی هاوڵاتیانیش بوو لە هەڵبژاردننی دەسەڵاتی سیاسیان بەڵام لە وڵاتی ئێمە هێزێکی دەوڵەتی سەپاندی بەسەر خەڵکی هەروەکو کە ئێستاش ئەی سەپێنێ بەڵام هێزێکی شعبی ڕەفزیەکات و هەروەکو ئەیبینین لە هەموو وڵاتانی ئیسلامە خەڵکێک پابەندە بە ئیسلامەکەی ئیسلامەکەشی خۆشە ئیسلامی ئەوێ بەڵام دەسەڵات لەبەرەوەی پەیوەستە بە ئەوروپاوە بۆی بەرژەوەندەکانیان بپارێزێ عەلەمانیەت بە شێوەیەکی زۆر زەق تەنانەت لە شوێنێکی وەکو سعودێشە زەقە و ڕوون و ئاشکرایە کە بەسەر خەڵکییا فەرز کراوە لە وڵاتی ئێمە عەلەمانیەت یەکسەر لە سکوونی ئومەتەکەەوە هاتە پێش هیچ گەشە و نەشونمایەکی نەکرد هیچ خاکێکی بۆ ئامادە نەکرابوو هیچ ململانەیەک ئەسڵەن لە وڵاتی ئێمەیان نەبوو کە ئەم ئەلمانیەتە بێنێتە پێش بۆیە لە پڕێکا دەرکەوت بەهۆی دەسەڵاتێکی خارجیەوە دەرکەوت بەهۆی سەپاندنی عسکەری تاریای وڵاتانی ئێمەوە دروست بوو بەو شێوە تەماشاکەین هاتە پێشەوە سەپێنراوە بەسەر ئومەتی ئیسلامە بەڵام ئێمە بۆ ئەوەی کە بزانین لە کوێوە هاتووە فکرەکە بۆ خۆی چییە باش تەسەوری بکەین بۆی بزانین چۆن مواجهەیەکەینەوە وەکو فکر وەکو خطابێکی سیاسی خۆشمان کە بەرامبەر خطابی سیاسی ئەلمانیەتە ئەبێ بتوانین و بشزانین چۆن دای ڕێژین هەڵبەتە لە خەتی ئەهلی سنەتە ئێوە ئەزانن مەرجعەتیشمان نییە وەکو کە لە ناو شیعەکانە هەیە چونکە ئێستا سیستانی هەر شتێکی کەوت ئەتباعەکانی مەجبورن بیڵێن هەروەها ئەتباعەکانی ئاەت الله سعید الحەکیم یا فەیاڵ یان نەجەفی کە چوار مەرجعی گەورن لە عێراقن ئەوان تەوجیهی شیعەکانەکە لە وڵاتی ئێمە لە ناو ئەهلی سنەتی ئێمەیە لە هیچ شوێنەکە مەرجعەتێک نییە کە تایبەت بێ بە یەک کەسەوە تەنها ئەو فتوا بدا و خەڵکی تر هەمووی چاو لەو بکەن ئەوەش لەبەرەوە لە زەمینەی ناو ئەهلی سوننەت و جەماعەتا زۆر زەحمەتە فیکری عەلمانی بتوانێ بەو شێوەیە خۆی بگرێ بەرامبەر بە فیکری ئیسلامی ئەم عەلمانیەتە کە هێنرا بە وڵاتانی ئیسلام هەروەکو سەهرەوەردی کە یەکێکە لە باوکی یاساکان و باوکی دەستوری وڵاتانی عرب تەوان خۆی میسریە یەکێکە لەوانی لە زمانی خدێوی تۆفیقەوە دەستوری میسری نوسی و هەروەها دەستوری لیبی و بەشداربوە لە زۆر کۆمەڵە نوسینی دەستورەکانی ترا باس لەوەکە کە ئینگلیز ئەو دەستورەیان لە سویسراوە هێنابوو بۆ خدێوی تۆفیق کە پێویستە تطبیقی بکە بۆیە لە تاریخی ئیسلامەشتی ئاوا ڕووی نەدا خاصەتەن لە ناو ئەهلی ئیسلامە هەمومان نەزانین کە دەوڵەتی ئیسلام هەبوو خەڵکانێک ئینتیما بچووکەکانی خۆیان هەر مابوو، ئینتیمای خانەوادەیی، ئینتیمای عەشیرەتی، تائیفەی خۆی، بەرەبابی خۆی، تیرە و هۆزی خۆی. هەروەها سیستمی دەوڵەتیش ئیدارە بۆ هەموو کەسێک هەر مەفتوح بوو، لەلایەن هەر کەسێکەوە کە ئەبرا بەڕێوە. ئەو کاتە شتێکی وا نەبوو کە ئەم عەلمانیەتە بتوانێ بێتە پێشوو یان زەروورەتێک هەبێ بۆ ئەوی کە بێتە پێشوو. دەوڵەتە عەرەبیەکان هەر لە سەرەتای دروستبوونیان دەوڵەتان لە عالمی ئیسلامی بە شێوەیەکی گشتی هەر لە سەرەتای دروستبوونیانە لەبەرەوەی کەوتبوونە ژێر کاریگەری وڵاتە ئیسعماریەکانەوە دید و تێڕوانینی عەلەمانێت لیان بوو بە دەستوری وڵات بۆ ئەوەی دەوڵەتێکی هاوچەرخی دروست بکرێ عسری دروست بکرێ هەروکو بینیمان لە میسر یان لە پێشتر لە ئەندۆنیسیا و دواتر لە عێراق یان لە سووریا لە لیبیا لە نهایەتی شەستەکان کویت لە حفتاکان هەروەها ئیمارات لە حفتاویەک بەدواوە یان 1940 پاکستان هەروەها ئەو وڵاتانی ترکە هەر یەکێک لەوانەی کە دروست بوون یا ئەوانەی ئەفریقا هەمووی بە هەمان شێوە دەستورەکان دەستورێکی ئەلمانی بوون ئیتر یەک یەک دەستورەکان وەکو کۆپی کراو لەوانی تر وەرە گیرایەوە تەنها هەندێک ئاڵوگۆڕی تیاکرا بۆی بگونجێ لەگەڵ تەبیعەت و سروشت و یان دید و تێڕوانینی حاکمی ئەو وڵاتەیان یان لەگەڵ هەندێک کولتووری جیاوازی ئەو وڵاتە بۆ نموونە هی تونس لەگەڵ میسرا فەرقێکی هەبێ یا میسر لەگەڵ سعودیەیا فەرقێکی هەبێ و هەروەها بەم شێوەیە بینین لە ساڵی 1923 بە ڕەسمی عەلمانیەت هێنرایە پێشەوە بچەسپێنرێ بەڵام ئەو کاتە 1923 باسەکەم ئەو کاتە کە سەرەتای گۆڕانکاریەکان بوو لە دەوڵەتی عوسمانیە تەمهیدێک بوو بۆ دروستبوونی دەوڵەتی ئەتا تورک مستەفا کەمال پەرلەمانی خۆی و حکوومەتی خۆی لە ئەنقەرە هەبوو لە 1923 ئاسەواری خلافەت و دەوڵەتی عوسمانیش لە ئەستەمبول مابوو لەم ساڵ 1920 میسر ئەیوس زەعامەت وەرگێتەوە سەر لەنێهی ئۆمەتی ئیسلام فەقەرەیەکی نووسی کە ئەڵێ دینی دەوڵەت ئیسلامە دینی دەوڵەتی ئیسلامە دوای پێوەی مبتلا بوون تەبا لە دەستورەکانی تریشا بە هەمان شێوە هات بەڵام دوایی کە ئەو زەعامەتەی نەکەوتەوە بەردەست تەخفیف بوو هەروکو هەتاکو ئێستا ژەی بینین کە اختلافاتێکی زۆر لەسەر ئەوە هەیە ئەجا دینی دەوڵەت دوایی گۆڕا بوو بەوەی کە شەریعەتی ئیسلام یەکێکە لە سەرچاوەکانی یاسا هەروکو کێسە لە پەرلەمانی کوردستانیشە لە بڕگەی حوتە ئەوترێ شەریعەتی ئیسلام یان پرەنسیپەکانی ئیسلام مەبادیئی ئیسلام یەکێکە لە سەرچاوەکانی دەستور طبعا ئەمە زۆر شلگیریەک و بەرفراوانکردن و بێتامکردنی ئەم بڕگەیەکە لە ئەسڵا وتراوە دینی دەوڵەت ئیسلامە چونکە کەوترێ مەبادیئی شەریعەتی ئیسلام ئیعتیادیە لەوانەیە ئەم مەبادیئانە بریتی بێت لە دید و تێڕوانینی سەر مەزهەبێک بۆ نمونە یا دید و تێڕوانینی معتەزیلە چونکە هەموو ئەمانە ئەچنە ناو چوارچێوەی ئەو پرەنسیپانەوە کە تەشریعاتی ئیسلامی لەسەر دروست بووە لەبەرەوە فەرقی زۆرە لەگەرەوەی کە بوترێ دینی دەوڵەت ئیسلامە لە وەختی کە سووریا دامەزرا نەوترا دینی دەوڵەت ئیسلام هەر لە سەرتاوە بەو شێوەیە هاتووە هەروەکو کە ئێستاش بینیمان هەر بەو شێوە ئەلمانەتە بەڵام لە سەرەتای هەشتاکانا زیاتر بەرهەڵستی حکوومەتی حافز ئەسد کرایەوە وکو شۆرشێکی جیهادی بەرامبەری وەستان لە هەشتا هەشتا و دووە بەڵام شۆرشەکە سەری نەگر کە داوا ئەکرا ئەو کاتە دینی دەوڵەت بەڕەسمی بێت بەڵام ئێستا ئەو وڵاتانی کە ئەلانیان کردو دینی دەوڵەت ئیسلامە بەڕەسمی خەڵکێک ئیسلامیانی خاوەن نەفوز داوایان لێکەن یەعنی چی دینی دەوڵەت ئیسلامە بەڵام لە هەمان کاتە زەکاتی ئیسلام بۆ نمونە دەوڵەتیمامێکی پێنادا بۆ نمونە لە شوێنێکی وەکو کۆیتە بەرهەڵسکارە ئیسلامیەکان یان ئەندامانی پەرلەمانی کۆیتی لە ئیسلامیەکان داواکەن ئەڵم باشە ئێوە بڕارتان داون و توتانە کۆی دینی دەوڵەت لێرە ئیسلامە ئەگەر ئیسلامە ئەی باشە چۆن بۆچی ئێوە نایەن زەکات بەو شێوەیە کۆ بکرێتەوە دەوڵەت بۆچی هیچ بایەخێک بەم مەسەلە ڕئیسیانە نادا یان لایەنەکانی تر بە هەمان شێوە بە هەر حاڵ بە شێوەیەکی گشتی ئەلمانیت بۆی مختصری کەن و چونکە بە تەفسیل انشاءله لە شەوەکانی ترە دێنە سەری ئەلمانیت یعنی دیدی نادینی لەناو ئەوروپایە کە سەری هەڵدا دوای وردە وردە بوو بە دوو بەشەوە تەمە ئێستا احتیمالێ بەرەو سێ بەشیش بڕواکە هەوڵە دەن عەلمانیەتێکی ئیسلامیش دروست بکرێ ئەوە بوو بوو بە دوو شاخە دوو خەت خەتێکیان بریتی بوو لە عەلمانیەتێکی زۆر تونند و تیژ کە لە مارکسیەکانە دەرکەوت و هەروەها لەو مەدرسە چەپیا دەرکەوت کە دین بە تریاکی گەلا نەزانێت بە هەموو شێوەیەک و هەموو دینەکان هەر ڕەف دەکاتەوە بە ڕوبەڕووی ئیسلامی ژەوەستێتەوە تەمان بە تەکیید ئەمەش لەو شێوازە ئەلمانیەتە تونڕەوەیە بینیمان عەلمانیەتیکی تر هەیە کە بڵێ نایەوێ زۆر توند ڕەو بێ نەرم ڕەو خۆی نیشانەدا کە مەبەستی لەوەیە دین دەسەڵاتی نەبێ بەسەر هەموو سیستمی وڵاتە بەڵام لە هەمان کاتە خەڵک حڕ بێ لەوەی کە بە دینداری کۆمەڵێک بۆ خۆی بینەکە هەروەکو وتمان حیزبی دیموکراتی مەسیحەکان کە لە وڵاتانە بەو شێوەیە دروست بوون بەڵام تەبعەن لە ئیسلامە هەردوو لایەن هەر ڕەفزن چونکە هەردوو لایەن بە تەکیت هەر بریتە لە مخالەفەکردنی ئیسلام وەلادانی ئیسلامێک کە خی پەرۆردگار نردێتی خوارەوە بۆ ئەوەی سیستمی حکم بێ بۆ ئەوی ببێ بە سیستمی حکم لە وڵاتی مسلمانانەوە مسلمانانیش لە اختلافەکانیانە بگەڕنەوە سەر ئیسلام و داوەری ئیسلام بە شێوەیەکی گشتی ئەم شەو تەنها پێناسەیەکی ورد بەسیید سبەینەش انشاء ئەگەر ئەم شەو تەنها پێناسەیەکی بەسیت بووە گەر زیندومان لە هەفتەی داهاتووەوە زیاتر ڕۆ ئەچین وەکو دەرسێکی علمی لە ئوسول و ئەوانەوە ئەهێنین و ئیشارەت بە سەر چاوەکانیانەکەین کە لەیانەوە وەرەگرین چۆن تەرجمە کراون لە ئینگلیزی بیان لە فەڕەنسی و هەروها دوایی دێنە سەر ئەو زەمینەی کە دیدی نادینی لێوە دروست بوو لە ئەوروپا بەش تەفسیلاتێک کە چۆن مەسیحێت ئەو زەمینەی ئامادە کرد بوو وە هەروەها چۆن هەنرایە وڵاتی ئیسلام پاشان ئەگەر زیندوومان دێینە سەر ئەوەی کە حوکمی ئیسلام بەرامبەر بە عەلمانیەت بۆچی ڕەفز کردنەوەیەتی ئەمما ئەو کەسانەی کە هەوڵەدەن ئێستا ئیسلامێکی عەلمانی بێننە پێشەوە بەڕاستی پێم وایە هەر نەغمە و ئاوازێکە کە ئەیانەوێ خۆیان لەگەڵ ئەم شەپۆل و مۆنجەی عەولەمەیە بسازێنن بۆ ئەوەی وەکو لافاو ڕایان نەدا چونکە توانای بەرەنگاربوونەوەیان پێ نیە یان ناتوانن